وتەیەک بۆ چاپی دووەم یەکێک لەو نووسەر و فەیلەسووفانەی کە زۆر کاری تێکردووم، فەیلەسووفی ئەمریکی ئەڵمانی ئەریک فرۆمە. ئەم فەیلەسووفە بە پێچەوانەی فەیلەسووفەکانی ترەوە، بە زمانێکی زۆر سادە و ساکار لەگەڵ خوێنەرانی دەپەیڤێت و دەیەوێت فەلسەفە لە خەڵکی ئاسایی نزیک بکاتەوە و چیتر نەبێتە کاری تەنها نوخبەیەک. لە هەمووشی گرنگتر ئەو بابەتانەی کە فرۆم باسی کردوون هەموویان پەیوەندی ڕاستەوخۆیان بە ژیانی ڕۆژانەی مرۆڤەوە هەیە هەر ئەمەش وای کردووە کە خوێنەرێکی زۆری لە جیهاندا هەبێت و کتێبەکانی کۆن نەبن و چاپ بکرێنەوە. فرۆم هەوڵی داوە لە ڕێگەی تێکەڵ کردنی زانستی دەروونناسی و کۆمەڵناسی و فەلسەفەوە قسە و باسی خۆی لە بارەی کێشە گەورەکانی مرۆڤەوە بکات لە پێش هەموویانەوە مەسەلەی بوونی مرۆڤ و چۆنیەتی مامەڵەکردنی لەگەڵ دەوروبەردا. هەر بۆیە لە هەر شوێنێکی جیهاندا کتێبێکی فرۆمم دیبێت، ڕاست کڕیومە و خوێندوومەتەوە، جا بە زمانی ئەڵمانی بێت یاخود عەرەبی یان کوردی. خۆشبەختانە لەم چەند ساڵەی دواییدا کۆمەڵێک کتێبی فرۆمم لەلایەن کۆمەڵێک وەرگێڕی هێژاوە کراوە بە کوردی، ئەمەش کارێکی باشە. تاوەکو خوێنەرانی کوردیش ئاگاداری فکر و بەرهەمەکانی ئەم فەیلەسوفە مەزنەی جیهان بن. ساڵی دوو هەزار و یازدە دوو کتێبی جوانیم دەستکەوت بە زمانی عەرەبی کە ئەوانیش، جوهر الانسان و فن الوجود، ڕاستیەکەی پاش خوێندنەوەی دەستم کرد بە وەرگێڕانی کۆمەڵێک بابەتی گرنگی ئەم کتێبە. دواتر دام بە دەزگای چاپ و پەخشی موکریان لە هەولێر. بە سوپاسەوە چاپی یەکەمی ئەم کتێبەیان بۆ کردم. ماوەیەکی زۆرە دۆست وبرادەر داوای ئەم کتێبەیان لێ دەکردم، لە بازاڕیش نوسخەی نەمابوو. خۆشم ئەوەندە نوسخەم نەبوو تاوەکو بیدەم بۆ دۆست و برادەرانەی کە داوایان دەکرد. خۆشبەختانە دووبارە هاوڕێیانی هێژام کاک هۆگر و ئارام لە ناوەندی ڕەهەند لوتفیان نواند و داوایان لێکردم کە چاپی دووەمی ئەم کتێبەی فرۆم بکەمەوە. ئەوانیش ئامادە بوون چاپی بکەن. منیش بە خۆشحاڵییەوە پێشنیازەکەیانم قبووڵ کرد. ئەمجارە دووبارە بە فکری فرۆم ئاشنا بوومەوە. چونکە فرۆم یەکێکە لەو نووسەرانەی کە دەبێت زوو زوو کتێبەکانی بخوێنیتەوە و هەر جارە و شتێکی نوێش لە کتێبەکانی کەشف دەکەیت. جگە لەوەش دووبارە بە هەندێک دەستەواژە و وشەدا چوومەوە. چونکە بەڕاستی وەرگێڕانی بابەتی فکری و فەلسەفی پێویستی بە توانا و کاتی زۆرە. هەندێک وشەش پێم باش بوو هەر بە عەرەبییەکەی دایبنێمەوە. چونکە خوێنەران باشتر لێی تێدەگەن و من خۆشم هێندە حەساسیەتم بە وشەی بێگانە نییە. لە لایەکی ترەوە چەند پەڕاوێزێکی نوێم بۆ دانا. چونکە هەستم کرد هەندێک کەسایەتی هەیە بەشێک لە خوێنەران نایناسن یاخود ئاگاداری کار و بەرهەمەکانیان نین، بەتایبەتی ئەو کەسایەتیانەی کە لە بواری فکر و فەلسەفەدا کار دەکەن. ڕاستە ئەمە لە دەقە عەرەبییەکەدا نییە، بەڵام خۆم ویستم بۆی زیاد بکەم، تاوەکو خوێنەران باشتر لە بابەتەکە تێبگەن. چونکە زۆر جار پەڕاوێز هاوکاری خوێنەران دەکات، بە تایبەتی کاتێک چاویان بە ناوێکی بێگانە دەکەوێت و نایناسن. تاکە گۆڕانکاری لەم چاپەدا کردبێتم ناوەکەی بوو، لە چاپی یەکەم بە ناوی جەوهەری مرۆڤ بوو، ئەمجارە ناوەکەیم گۆڕی بۆ کرۆکی مرۆڤ، پێموایە کرۆکەکە جوانتر بێت. بەهەرحاڵ هیوادارم ئەم چاپە نوێیە ببێتە مایەی ڕەزامەندی خوێنەرانی هێژامان و سوود لەو بابەت و مەسەلە گرنگانە وەربگرن کە فرۆم لەم کتێبەدا باسی کردوون. ئەردەڵان عەبدوڵا، سلێمانی، بیست و شەش ی هەشتی دوو هەزار و بیست. پەیڤێک لە بارەی ئەم کتێبەوە. کەسمان نییە بیرمەندی گەورەی جیهان ئەریک فرۆم نەناسین. فرۆم ناوێکی دیارە لە بواری دەروونناسی و سۆسیۆلۆژیدا. لە هەمان کاتیشدا یەکێکە لەو نووسەرانەی کە هەتا کۆتایی ژیانی، پێنووسەکەی لە دژی ستەم و دەسەڵاتی ملهوڕ و فاشیزمدا بەکاردەهێنا. فرۆم خاوەنی شێوازێکی تایبەتی نووسینە، کە زۆر جار هەوڵ دەدات بۆ شرۆڤەکردنی پرسە زانستی و دەروونیەکان بە زمانێکی ئەدەبی بەرزەوە بنووسێت، لە هەمان کاتیشدا هەوڵ دەدات مرۆڤ بە ناخی خۆی بناسێنێت و بە شێوازێکی ئاسایی ئەم کارە گەورەیەش دەکات. فرۆم خوێندکارێکی فرۆید بوو، بەڵام لە زۆر حاڵەتیشدا زۆر لەو زیرەکتر بووە و ڕەخنەشی لە هەندێک تێزی فرۆید گرتووە. ئەریک فرۆم بە پێچەوانەی فرۆیدەوە، تەنها لە پەنجەرەی سایکۆلۆژییەوە بۆ مرۆڤ و کۆمەڵگاکەی نەدەڕوانی. بەڵکو ئەو توانی زانستی سایکۆلۆژی و سۆسیۆلۆژی پێکەوە گرێ بدات و بەدوای ڕاستییەکاندا بگەڕێت. بەشبەحاڵی خۆم بەرهەمی هەردوو فەیلەسوفم خوێندۆتەوە. ڕاستە فرۆید زۆر شارەزاییمان لەبارەی ناخی مرۆڤەوە پێدەدات، بەڵام ئەریک فرۆم هەوڵدەدات کە خۆمان لە ڕێگای کۆمەڵگاوە بناسێنین و هەوڵنادات لە کۆمەڵگا دوورمان بخاتەوە. ئەم کتێبەش یەکێکە لە کتێبە باشەکانی. هەوڵێکی نایابە بۆ ناسینی مرۆڤ وەکو ئەوەی کە هەیە. فرۆم لەم کتێبەیدا هەوڵی شرۆڤەکردنی پرسەکانی، مرۆڤ گورگە یان بەرخ؟ توندوتیژی و جۆرەکانی، مەرگدۆستی و ژیاندۆستی، موڵکداری و کلتورەکەی، نەرجسیەت، هەموو ئەم پرسانەش گرنگی و بایەخێکی زۆریان بۆ ئێمە هەیە. گرنگە ئێمە لە دیدی ئەم کەڵە بیرمەندی جیهان بگەین و بزانین ئەو چۆن پێناسەیەکی بۆ ئەم پرسە گرنگانە کردووە. ئەم کتێبەی کە لە بەردەستاندایە لە دوو کتێبی گرنگی فرۆم لە عەرەبییەوە وەرم گێڕاوەتە سەر زمانی کوردی کە ئەوانیش، جوهر الانسان ئەریش فرۆم، تەرجومە، سەلام خەیر بەگ، دار الحوار للنشر والتوزيع الأسقياء طبع الأولى 2011 أريش فروم فن الوجود ترجمة إيناس نبيل سليمان طبع الأولى دار الحوار للنشر والتوزيع الأسقية سوريا 2011 من تەنها ئەو پرسانەم بە لاوە گرنگ بوو، چونکە بە داخەوە لە ناو کتێبخانەی کوردیدا هەستم کرد ئەو بابەتانە باس نەکراون. هیوادارم لە ڕێگای ئەم کتێبەوە بەردێکمان خستبێتە سەر تەلاری کتێبخانەی کوردی و سوودێکی مەعریفانەش بدەینە خوێنەری خۆشەویستمان. ئەردەڵان عەبدوڵا، مانهایم، ئەڵمانیا، پازدە ی یازدە ی دوو هەزار و یازدە.